بەڕاستی ئەم کافرانە ئەوەندە دەنگ و باسی ئوممەتانی پێش خۆیانیان لە قورئانا بۆ باس کراوە کەوا چۆن فەرمانی خوا و پێغەمبەرانی خوایان جێبەجێ نەکرد و چۆن خوایش غەزەبی لێ گرتن و بەربادی کردن جۆرێ لە لوت دان و ڕێی خراپە لێ گرتنی تیا بێ بۆ هەر کەسێ لە سزای خوا بترسێ. کەشتیەکە لە بەرچاوی ئێمە و بە چاودێری ئێمە بە سەر ئاوا ئەڕۆیشت، ئەمەیش پاداشتی ئەو پێغەمبەرە بوو کە ئوممەتەکەی ئینکاریان کرد و باوەڕیان پێ نەکرد و دوای نەکەوتن. ولقد ترکناها آیە فهل من مدکر. ئێمە بەڕاستی قورئانمان ئامادە کردووە بۆ یادکردنەوەی خوا، کەسێ بیخوێنێتەوە و یادی خوای پێ بکاتەوە، جا کەسێ هەیە یادی خوا بکاتەوە؟ ولقد جاء آل فرعون النذر. بەڕاستی هەڕەشە و ترساندنی خوا بە زمانی موسی و هارونەوە هاتە سەر دەستە و دائیرەی فیرعەون. لە نشینگەی پەسەند و بەدڵا دائەنیشن لای پادشایەکی توانا کە خواوەندی ئەم جیهانەیە.